گروپی ئاواز بۆ پەرەپێدانی تواناکان پێشکەش دەکات ئەم گروپە کار دەکات لە پێنا و گەشەدان بە توانستەکانتان و برەودان بە خولیاکانتان لەگەڵ گروپی ئاواز سەرکەوتن مەخاڵ نییە بەڵکو هەر ئەزمونێک دەکەینە هەنگاوێک بۆ سەرکەوتن. خۆشەویستان سپاس بۆ ڕاگەیاندن و بڵاوکردنەوەی بەرهەم و بابەتەکانی گروپی ئاواز بۆ زیاتر سوودمەندبوونی هەموو لایەک. بەناوی خوای بەخشندوو مێهرەبان بەڕێزان ئەم کاتەتان باش هیوادارم تەندروستیتان هەمیشە باش و لەشساغ بن. بەڕێزان ئەگەر بە بیرتان بێت هەندێک فایلی دەنگیمان بۆ ئامادە کردبوون لە چەند ڕۆژی پێشووە کە هەر یەکێک لەوانە بەهایەکی تایبەتیان هەبوو بۆ سەرکەوتنی کەسێتی تۆ ئیمڕۆ لەم فایلە دەنگیا ئەمەوێت باسی خوێندنەوەی خێراتان بۆ بکەم و بزانین خوێندنەوەی خێرا چۆن یارمەتیمانەدات لە سەرکەوتنی کەسێتیتان بەڕێزان خوێندنەوەی خێرا بە بۆچوونی ئێمە یەکێکە لە گرنگترین مەهارە و شارەزاییەکان کە هەر تاکێک بۆ سەرکەوتنی لە بوارە جیاوازەکاندا بە تایبەت لە خوێندنەوەی ڕۆژنامە، کتێب، بابەتە ئەلیکترۆنییەکان، کتێبی وەکوو پی تی ئێم و هەروەها کتێبانی تریش وەکوو چیرۆک، ڕۆمان، مێژوو و بابەتە زانستییەکان بتوانێت سوودیان لێ وەربگرێت. لەم فایلە دەنگییە. ئاماژەیەکی گشتی بەو خولیشمانە دەین کە خولی خوێندنەوەی خێرا بە شێوازێکی ئەکادیمی لە هەموو هەرێمی کوردستانە تەنها گروپی ئاوەز بە شێوازێکی ستراتیج ئەم خولە زۆر زۆر بە شێوازێکی پرۆفیشنناڵانە ئەکاتەوە کە نزیکەی ئەزمموی سێ ساڵ لەم بوارە کاری لەسەر ئەەکەین بەڕێزان خوێندنەوەی خێرا یان سپیت ڕیدینگ یان ئەلقیرا ئەسەریعە یەکێکە لەو مەهارانەی کە مرۆڤ لە ژیانیدا زۆر زۆر پێویستێتی تەسەور بکە ئەو کاتانەی کە تۆ ڕۆژێک لە ڕۆژان ڕۆشتی بۆ پێشانگایەکی کتێب یان لە کتێبخانەیە کتێبت کڕیوە بەڵام بە خێرایی ئەمە هاتوو بە زین و مێشکتا ئایا بەبیرت دێت کتێبە نەخوێنراوەکانت چەنن؟ ئەو ڕۆژنامانەی کە لە بەردەستان لە بازارەکانان ئەو هەموو چاپەمەنیانە ساڵانە چەندێک کتێبی نوێ چاپەکرێت لە کتێبی ڕۆمان لە چیرۆک لە بابەتی تەندروستی لە بابەتی ژینگەیی لە بابەتە زانستیەکان لە بابەتی مێژووی و بەردەوام ئەمانە ژێتەوە بە مێشکی ئەمە کە تۆ ئەم کتێبانە بۆچی ئەکڕیت خۆ کتێبانێک زۆر زۆر هەیە نەتخوێندوەتەوە یان بۆچی ئەم کتێبانە ئەکریت لە کتێبخانە ئەتوانی وەریان بگریت لە ماوەی هەفتەیەکە پاشان کتێبەکان ببەیتەوە بابزانین هۆکارەکانی خاوخێندنەوە کە ئێمە لە ڕاستیا بە نەخۆشی خاوخێندنەوەی ناوەبین هۆکارەکانی چین وە خوێندنەوەی خێرا چۆن ئەتوانێت یارمەتی قوتابی فێرخواز و یارمەتی ئەو فێرخوازانە بدات کە تەنانەت لە زانکۆن و سەروو زانکۆ و تەواویشیان کردووە و بۆ فەرمانبەر بۆ مامۆستا بۆ دکتۆر چۆن نتوانێت لە مەهارەتی ژیانە ئەم کەسە بکاتێک کە کەسێکی سەرکەوتوو بەڕێزان بوارەکانی ژیان زۆر زۆرن یەکێک لەو بوارانەی کە مرۆڤ سەرچاوی زانیاری لێوەرەگرێ کتێبەکانە کاتێک ئاڵین کتێب مەبەستمان ماڵپەڕەکانە مەبەستمان تۆڕی کۆمەڵایەتیان ئەو بابەتانی کە تو ئەتوانێت بیان خوێنیتەوە ئەو ئەو کتێبانێک کە PDF لە ناو مۆبایلەکە تا هەیە یان لە ناو ئایپادا هەیە و کتێبە ئەلکترۆنیەکانی تریش چۆن بتوانین خێرایی خوێندنەوەی خۆمان زیاد بکەین بە تەرکیز و تێگەیشتنەوە و لە ماوەیەکی کەما زانیارێکی زۆر زۆر لەو بابەتانە وەر بگرین. بەڕێزان سەرژمێریەکی جیهانی کراوە لەسەر خوێندنەوەی خێرا ئەڵێن هەر تاکێک بە هەردوو ڕەگەلەوە چ ئافرەت بێت چ پیاو بێت چ کوڕ بێت کچ بێت ڕۆژانە بۆ ئەوەی ڕۆشنبیرێکی گشتی جگەل لە خوێندنگەی ناوەندی ئەکادیمیای زانکۆ و پەیمانگەکان ڕۆژانە پێویستێتی بۆ ڕۆشنبیری گشتی لە هەفتەیەکە 56 بۆ 58 کاتژمێر مطالعە و خوێندنەوەی هەبێت لە بوارە جیاوازەکاندا یان شەش کاتژمێر یعنی ئەگەر ژیانی خۆی بکات بە سێ بەشەوە چونکە سێ کە ڕەهشت 24 کات شەو ڕۆژێک 24 کاتژمێرە یعنی یەک لەسەر سی کاتەکانی بدات بە خوێندنەوە هەشت کاتژمێریشی بدات بە خەو ئەوی تریشی بمێنێتەوە بۆ دەوام و بۆ ئیشانی تر هیچ تاکێک هەیە وا بکات نایکات و هەر کەسێکیش وا بکات ئەڵێن ئەم کەسە کەسێکی دوورە پەرێزە کەسێکی چەقبەستووە کەسێکی گۆشەگیرە بەڵام خوێندنەوەی خێرا بەڕێزان ئەمانە چارەسەرەکات لەگەڵ مامن بزانین چۆن خوێندنەوەی خێرا چارەسەری ئەمانەکات بەڕێزان کاتێک کە دایکێک بۆ بواری پەروەردەی یان باوکێک لە بواری پەروەردەی منداڵیە ئەوێت کتێبانێک لە لای خۆی وەربگرێت یان گۆڤاریان ڕۆژنامە لە بواری پەروەردەیا دەرەچن کاتێکە ئەیان هێنێتەوە کە لە دەوام یەتۆ زۆر زۆر ماندووە کتێبەکانیش دەبینێ لەولاوە خەریکی ئیش و کار و ناوماڵە بێت، خەریکی پاک و تەمیزییە بێت و سەردانی کۆمەڵایەتیشی هەیە. ئەم کتێبانە بۆ یەک مانگ بۆ دوو مانگ تەنها پێنج لاپەڕەیان ئەخوێنرێت. لەبەر چی؟ لەبەر ئەو کەسە مانووە، مێشکی مانووە، کاتێک ئەڕواتە خزمەتی کتێب یان گۆڤارەکان ئەیەوێت بخوێنێت و بەڕاستی بابەتەکان ناڕۆنە ناو مێشکی، چونکە ئەوەندە خاوە. بیستووتانە جاری وا هەیە ئەو کەسەی کە ئەیەوێت کتێبێک بخوێنێتەوە، ڕاستەوخۆ خەوی لەکەوێت چاوەکانی مانو ئەبێت خێرا خوێندنەوە چارەسەری ئەمە شەکا بۆتان بەڕێزان ئەگەر ڕۆژان شش بۆ هەشت کاتژمێر کەوتمان کەسێکی ئاسایی بۆ ڕشنگیری گشتی کتێب بخوێنێتەوە ئەگەر خێرایی خوێندنەوەی ئەم کەسە لە خولەکەی ئێمەدا تەنها دوو هێندە زیاد ببێت ئەو شەش یان هەشت کاتژمێرە بێ بە چوار کاتژمێر یان سێ کاتژمێر دروستە باشە ئەگەر سێ هێندە خێرایی خوێندنەوەی لە خولەکەی ئێمە زیادی کرد چی دێدێت هەشت کاتژمێرەکە ئەبێتەوە دوو کاتژمێر و نیو یعنی بە دوو کاتژمێر و نیو خوێندنەوە ئەوەندەی هەش کاتژمێرەکەەوە باشتریش وە بە وزەیەکی کەمتر و مانونەبوونێکیش بەدەستی هێنێ بەڕێزان خولەکە ئێمە کە دوایی باسێکتان بۆ ئەەکەم چ باشیەکی هەیە بەڕێزان ئێمە ناومان ناوە سەرمایە گوزاری لەسەر تاک ئەو پڕی کە لە پێناوی خۆیان سەرفیەکە لە پێناو ڕۆشە بیری خۆیان سەرفیەکات ئێمە پێڵێ سەرمایە گوزاری جابا بزانین چۆن کارەکاتە سەری بەڕێزان ئەگەر لە کاتی خوێندنەوە زوومان و ئەبیت ئەگەر تەرکیزت نییە لە کاتی خوێندنەوە و زۆر خاویت کتێبەکانیش تەواو درەنگەکەیت تا کتێبێک تەواوەکەیت ماوەی زۆر ئەکەوێتە نێوان خوێندنەوەکەت هەندێک جار تەواوی ناکەیت دڵنیام لە کاتی ئەم قسانە بەڕێز جویت بە خەیاڵە ئەڵی بەڵێ من ئەو کێشانم هەیە بەڵام چۆن چارەسەری بکەم کاتت کەمە بۆ خوێندنەوە بەڵام کتێبەکان زۆر ئەوەی ئەی خوێنیتەوە زوو لە بیربچێت بەڕێزان ئامانە جیهانیەکان ئەمانەمان پیاڵێن ئەم چەند خاڵی کە من بۆ خوێن چارەسەرە بێت چی بێت ئێمە ئەتوانین گەشە بە توانەکانی خۆمان بدەین و ببینە خێراترین خوێنەریش ئەسڵەن گرنگ نییە تەمەنی چەنە لە چ ئاستێکای چ ڕەگەزێکت هەیە بەس گرنگ ئەوەیە متمانت هەبێت و و بەشداربی لەگەڵ ئێمە و ئێستا من ئەم بابەتانە ئەخەم ڕوو بۆ بەڕێستان بەڕێزان لە سەردەمی خوێندنی ئێمە لە پۆلی یەک تاکو پۆلی دوانزەمان تەواو کردووە 22 هزار کاتژمێر سعیمان کردووە زۆرەوانە کەمترین سعیکردنمان لە ماوەی ئیبتیدایی بنەڕەتیا بۆ زۆرترین سعیکردنمان سعیکردنیانی زۆر کتێبەکەت بەدەست بۆ کتێبەکە لول کردووە شتی زۆر لەسەر کتێبەکە نووسیوە یادگاری ناخۆش ناخۆش خەتت هێناوە بەژێر کتێبەکە کەوانت بۆ کردوەوە نووسیتە ئەمە زۆر گرنگە ماجیکت بەکارێ ناو ماجیکە ڕەنگا ڕەنگدار و هەر جۆرێکی تر لەوانە هەتاوکو پۆلی دوانزە هزار کاتژمێر سعیمان کرد زۆرترین بە پێ ئەو دااتیانە کە من وەرم کردووە لە خولەکانمە زۆرترین ئاستی خوێندنەوە و سعیکردن لە پۆلی دە یانزە دوانزە بوو چونگە لە ئیبتیدایی و لە بنەڕەتیەکانە ئێمە ئەو کاتێک کە ماوەستا شتێکی پێوتی کەم تر سایمان کردو هینایت چونکە وەک ئەڵێن عادەتەن ئەو کاتە مێشمان زۆر مەشغول نەبوو و مێشمان بابەتەکانی باشتر و خێراتر وەرکردو بەڵام من دڵنیاتەکەم و ئێستا لە لای ئێمە ئەم خولە بخوێنیت دڵنیا بە لە کاتی سەردەمی منداڵی باشتر شتەکان فێرەوین ئەمە ئیدعاانە ئەمە بابەتێک نیە بۆ ڕێکلام کردن پەڕێزان ئەمە بابەتێکە جەوهری بابەتەکانە بەڕێزت ئەتوانیت دوای بەشداریکردن لە هەر خولێک سەدان کەس پەشیمان بکەیت و ئەو ڕیکلامانەی کە ئەی بینیت بەڵام دڵنیا بە لەوەی ئێمە کە زۆر زۆر جیاوازە تەنها لە پۆلی دوانزە تەنها لە پۆلی دوانزە زیاتر لە 2000 کاتژمێر بۆ 3000 کاتژمێر خوێنێت دوای چە نەهێنێت 65 بۆچی ئەم هۆکارانە ڕوونە بەڕێزان هۆکاری سەرەکی ئەم کێشانە لە خاو خوێندنەوە ڕووەیە چونکە کە خاو خوێن تۆ بێزار و بێتاقەت دەبیت ماسوولکەی چاوت مادووە بێت خەوت لەیەکەوێت بابەتەکان بە یاد سپاردنت کەمە بە یادێنانە لە کاتی تاقیکردنەوە کەمە ترس و قەلەقی و شڵەژان ڕوتەیەکات لەرزوتە ئیمتحان ئەتگرێت ئەم هۆکارانە هەمووی بە دوای خۆیان ئەهێنێت ئامارێکی هەرێمی کوردستانتان پێ ئەڵم کە ئێمە وەرمان گرتووە بەڕێزان ئەم خولەی ئێمە لە حەوت قۆناغ پێکاتوە واتر لە ماوەی حەوت هەفتە خولەکەی ئێمە تەواوەکەیت کاتێک کە یەک بۆ لای ئێمە کەسایەتی جۆرێکە لە ڕووی زیرەکیەوە هەر جۆرێک هیچ کێشە نیە وە بەراوردیشت ناکەین بە هیچ کەسێک کە یەی بۆ لای ئێمە تێستێکت لێ وەرەگرین ئەزمونێک دەگەین کتێبەک ئین بەدەستۆ فۆرمێکیشت پێ ئەدەین بیست پرسیار وەڵامیش لە بەردەستایە هەر چۆنێک ئەوانە بەپی باوەڕەکانی خۆت بەپی قەنەعاتی خۆت کە تاکو ئێستا تا ئەو ئاستی هێناوتە وەڵامیت و کاتێکە کتێبەکەمان دا بەدەستۆ کتێبەکەت خوێندۆ پاشان تێستەکە دوو لێ وەرەگرین بزانین لە شەست چرکە چەندێک ئەخوێنیتەوە و لەو بیست پرسیار و وەڵامە ئاستی شارەزاییتەوە لەسەر سعیکردن و خوێندنەوە چۆنە لە دوای وەڵامدانەوەی ئەو تێستانی ئەمە وەرمان کردووە ئەو بەڕێزانە کە لە لای ئەمە دەرچوون سە وشە بۆ 150یان خوێندوەتون یعنی کە هاتوون بۆ لای ئەمە 100 بۆ 150 وشەیان خوێندوەتون باشە ئەڵێن بە کەسەکە ئێستا تۆ خاوخوێنیت، یەکێکیت لەوانەی کە هەفتانە پەنجا و هەشت کاتژمێرت پێویستە بۆ ئەوەی سەعی بکەیت تەنها بۆ ئەوەی دەرچیت. یعنی ڕۆژانە شەش کاتژمێر بۆ هەشت کاتژمێرت پێویستە. ئەی کاتەکانی تر؟ هەفتەی سەد و شەست و هەشت کاتژمێرە. تۆ پەنجا و شەشیت بردووە لەم ناوە دەرەنجامەکەیشی چییە قەلەقی لە ڕاوکێ دوو دەرزکەوتوە سێ دەرزکەوتووە یانزمە کتێبەکان هەر ناخوێنیت و ئەو کتێبانە ئەو هەموو کەڵەکەبوونی کتێبانە سەرچاوەکەی لەوەیە بەڕێزان کە وەریبیێت باشە لە حوت قۆناغەکە ئەمە چی لەگەن کاتێک کەسەکە یە بۆ لایەمە ئەڵێن ئاستی تۆ بەم جۆرە ئەڵێن بە تاکیت بۆ جۆرە لەسەر فۆرمەکە کەسیەتی خۆی تا ئەو کاتە ئەنووسێت ئەڵێ من بەو جۆرە بووم بەو جۆرە بووم ئەمەش خوێندەوە بۆ ئەمەش تەرکیز و تێگەیشتن بوو باشە ئێمە ئەڵێن تا ئەو حەوت هەفتە تەواوە بێت هەفتەی سێ کاتژمێر بە شێوازێکی تەقلیدی نا بە شێوازێکی کردداری بەو شێوازی کە بێزار و بێتاقەت نابی خولەکە بە جۆرێک ئەوترێت و هیچ هەست بە ماندووبوون ناکەیت. باوەڕە خەڵەتەکان لەسەر سەعیکردنی لەبەرکردن و خوێندنەوەی کتێب لا ئەبەین. پاشان ستراتیجە نوێ جیهانیەکان لەسەر مێشک دۆزینەوە تازەکان ئەخینە ڕوو هەنگاوی یەکەم کەواتە تێستەکەمان کرد کەسەکە بە جۆرێک بوو باشە هەنگاوی دووەم یین باسی توانەکانی مێشکی بۆ بکەین بەشەکانی مێشک مێشک چۆن بابەتەکان وەرەگرێت و چۆن لە کاتی تاقیکردنەوە و چۆن لە کاتی مناقەشە ئەگەر کتێبێک بخوێنیت و ئەگەر تاقیکردنەوە بکەیت بابەتەکان ببیرێت و ئەسڵەن بە یادسبارن چیە خوێندنەوەی خێرا چیە مێژوو تاریخێکی خوێندنەوەی خێرا پێڵین و مرۆڤ چۆن نتوانێت خوێندنەوەی خێرا بکات و سوودەکانی چین و چۆن کاتەکانمان بۆ ئەگەڕێت باشە بەڕێزان لێرە ئامارێکی گشتیتان پێڵێن کەسێکی خاوخوێن کە خێرایی خوێندنەوەی سەد بۆ سەد و پەنجا وشەیە، شەش کاتژمێر و نیوی پێویستە بۆ ئەوەی کتێبێکی سێ سەد لاپەڕەیی مەنهەجی تەواو بکات. کاتێک کە تەواوی ئەکات لە سەدا سی لەو بابەتە تێگەیشتووە. یعنی وزەیەکی زۆری سرف کردووە کاتێکی زۆری سرف کردو لە سەدا سیش ئەزانێت یعنی تاقیکردنەوە بکات سیە هێنێت لە سەد. بەڵام خێرا خوێنێک 25 بۆ یەک کاتژمێر 25 خولە بۆ یەک کاتژمێر کتێبەکە تەواوەکات چۆنگە تەرکیزی باشە تێگەشتنی باشە قەلەقی نیە لە ڕاوکێ نیە مشکی بەکارهێنێت ئامرازەکانی مشکی پێەیە 25 خولک بۆ یەک کاتژمێر تەواویەکات باشە لە سەدا هەشتای نمرەکە بەدەستێنێ لە سەدا هەشتای بابەتەکە تێکات ئەمە قۆناغی یەکەم توانەکانی مێشکی پێ ناسێنین تایە خاڵی دووەم یەکێک لە هۆکارانە مادوبوونی ماسوولکەی چاوە باشە ڕاهێنانی تایبەتی و پزیشکیمان هەیە بۆ ئەمە هەنگاو بە هەنگاو بەڕێزان ئەم خولەی من کە بۆ یەکەم جار هێناومەتە ناو هەرێمی کوردستان و هیچ سنتەرێک بە شێوازێکی ئەکادیم وەکو ئێمە نایکات و لە هەرێمی کوردستانە کۆمەڵێک ڕاهێنانی تازە و نوێ لەسەر بەهێزکردنی ماسوولکەی چاو بەڕێزان تاکو ئێستا ئامارە بزان تاکو ئێستا لە سەدا بیستی چاو بۆ خوێندنەوە بۆ سیرکردن بەکار هاتووە سەیر نەبێت لە لا چونکە تۆ تاکو ئێستا بۆ مێشک بیست کەوتویان لە سەدا دوازە لە سەدا نو لە سەدا پانزە بەکارهاتوو بەس کەس توێژینەوەی لەسەر چاو نەکردو لێرە مهمە و گرنگەی چاوت پێ ناسێنی کە چۆن نەتوانێت بابەتەکان بیرێت لەو کاتە بابەتانێکمانێ پێدرێت تەمەڵی چاو خەواڵوێتی چاو سووربوونەوەی چاو فرمێسکردنی ماندووبوونی بەیانان کەچی بۆ تاقیکردنەوەکان چاوت ئاوساوە ئەمانە لای ئێمە نامێنێت بە خێرایە توانی کتێبەکان بخوێنێتەوە چونکە مەهارەی تەواو دەرک لە 28 مەهاری سەرەکی لە هەموو خولەکە وەرەگریت هەنگاوی سێم چێگەن هەنگاوی سێم سیستمێکتا بێ ناسێنم ناوی سیستمی خوێندنەوەی بێ لە بیرچوونەوەیە لە هەشت قۆناخ پێک هاتوو بەڕێزان تەواو کاریگەر و خۆش بڕوا بکەن ئەوەندە ئاسانە وەکو ئاوی خواردن بابەتەکان ئەخوێنیت و لە بیریشت ناچێتی بەڕێزان ئەم بابەتانە ڕۆژێ لە ڕۆژان کێشەی خۆم بوو کاتێک کە ئەمویست ڕاپۆرتێک ئامادە بکەم کاتێکە لە زانکۆ بووم کاتێکە لە خوێندنگا بووم ڕاپۆرتێکم ئامادە بکردا ڕاپۆرتەکەم بەدەستەوە بوو ئەم خوێندوە داتاکانیم نەئەزانی جار باب و داتاکان بیرە چووە بەس کاتێکە ئاسن ئاشنا بووم بەم سیستمی خوێندەوەی بێ لە بیرچوونەوە ئیتر بەڕێزان دوای بۆشە دڕوو نەبێتەوە کە هاتیتە ناو خولەکانی ئێمەوە ئەم هەموو داتانێکی ئێستا من خەریکم بە تۆیاڵێم هیچ شتێک نیە لە بەردەستی منە بەڵام ڕۆژێ لە ڕۆژان ئاواتەخوازی ئەوە بوو کە بتوانم یەک داتا یەک ئامار لە بەرکەم تۆش ئەتوانیت مێشکی من لە تۆ باشتر نەبدڵنیاە تۆش زۆر زۆر باشتوانێت کە هەموو قۆناغێک لەو قۆناغانە بۆ بەشێک لە مێشک دیاری کراوەتیایە باشە خۆراک و پەیوەندی لەگەڵ تەندروستی خوێنەوە بەڕێزان ئێمە وزە لە خۆراکە وەرەگرین یەک وانەی تایبەتیمان هەیە لەسەر وزەوەرگتن لە خۆراکی تەندروستەوەکە بە شێوازێکی ئەکادیمی توێژنەوەیەکی زۆر زۆر گرنگە خۆراک کامانم کە بۆ مێشک و یادگە و بەهێزکردنی مێشتمان باش و بەسوودە بابەتێکی تر مەهارەتی خوێندنەوەی خێرای بەڕێزان ئەوەی کە ئێستا پێم وتن ئێمە سەرچاوەکەی ئەگەڕێنەوە بۆ خاو خوێندنەوە بەڵام کە لەلا ئێمە بوو مەهارەتێکت فێرەکەین ناوی خوێندنەوەیە لەگەڵ زیادکردنی خێرای خوێندنەوە مەهارەتێکی تەواو تەواو ئاسانە بەڵام پێویستی بە ڕاهێنانکردن هەیە لە دوا قۆناغ بەڕێزان یەنێ سەر بەرنامە ڕێژی و پلان بۆ خوێندەوە هەندێک بەڕێز ئەڵێ من کتێبم زۆرە بەڵام کاتم نییە لە قۆناغی کۆتاییا یەن چی ئەکەین؟ یەن بەرنامەڕێژی پێ ئەدەین بۆ خوێندنەوە. ئیتر کاتێک نامێنێتەوە کە بڵێ من بەڕاستی ناتوانم بخوێنم چونکە خێرا خوێنیشە ئەسڵەن جاری وا هەیە لە ناو پا ساعتوانێ بخوێنێت بوو بەڕێزێک هات بۆ لام وتی من لە کاتی خوێندنەوە بەتابەت لە شۆفێری یان لە ناو پاسا بم زۆر زۆر چاوەکان مانوە بێت کۆمەڵێک مەهارەتم پیاوتە ئەمانە بەکاربهێنە و لە خولەکەی شابەشداری کرد دوایوتی ئەسڵەن کێشەم نەماوە کاتێک کە لە ماڵەوە ئەچم بۆ زانکۆ لە بەشی ناخۆی چم بۆ زانکۆ یان لە شارێک چم بۆ شارێکی تر بەردەوام کتێب لەگەڵ خۆمە ئابم چووکە ئیدی مادووبوونی ماسوولکەی چاوم لەو شوێنانە ئەم بە هیچ شێوازێک نەماوە دڵنیا بە تۆش ئەتوانی بیت باشە کە قۆناغەکانمان تەواو کرد هەفتەی حوتەم چیەکەین بەڕێزان هەفتەی حوتەم یان حەوتەم ڕۆژ چونکە حەوت دەرسە هەر هەفتەی یەک وانە ئەخوێنین ئەوەش لەبەر ئەوەی کە مەهارەتەکان بتوانین ڕاهێنان و تەمرینیان لەسەر بکەین بۆ ئێمە ئاسانە بتوانین ڕۆژانە دەرسەکان بخوێنین بەڵام کاریگەریەکانی کەمتر دەبێت جونگە مەهارەتانێکی عادەتانێکی کۆری سەردەمی مناڵی سیستمی پەروەردەیە ئێستا ئێمە بێ گۆڕانکاریان بەسەرا بهێنین لەبەرەوە زۆر زۆر پێویستە ماوە لە بینیان ئامێت تەمریناتی زۆریان لەسەر بکەین و لەو دوو هەفتە لەو ماوەی حەوت هەفتەیشا لە ژێر چاودێری خۆما ئەبن وەکو ڕاهێنەرێکی بواری ستراتیجی فێربوون و خوێندنەوەی خێرا تایە لە کۆتاییەوە کە مهارەتەکانمان پێەیە لەسەر تەرکیز لەسەر خوێندنەوەی خێرا لەسەر مادنەبوونی ماسولکەی چاو و لەسەر ئەو بابەتانی تریش لەسەر خۆراکەکان تێستێکی یەکەین بەڕێزان ئەو تێستی کە سەرەتا کردمان تێستێکی تریش یەکەنێ لە کۆتای ئەڵێن بەو شێوازی کە ئێمە پێماوەتی ئێستا بەو شێوازە بخوێنەرەوە بەڕێزان، ئەو بەرزانەی کە لە لای ئێمە بوون، حەوت بەرامبەر خێرایی خوێندنەوەیان زیادی کردووە، شەش بەرامبەر، پێنج بەرامبەر، چوار بەرامبەر، یەعنی چی؟ یەعنی ئەگەر چوار ڕۆژ کتێبێکی تەواو کردبێت، ئێستا ئەتوانێت بە یەک ڕۆژ تەواوی بکات، ئەگەر حەوت ڕۆژ کتێبێکی تەواو کردبێت، ئێستا بە یەک ڕۆژ تەواوی دەکات. بەڕێزیشت یەکێکە بی لەوانەی کە ئەو کتێبەی کە لە کاتی چل ڕۆژەکە ئەگەر لە پۆلی دوانزە بیت، پێنج ڕۆژت بۆ دانانێت بۆ خوێندنەوەی، ئێستا ئەتوانێت بە یەک ڕۆژ تەواوی بکەیت. مەحاڵ نییە تەنها مەحاڵ مەحاڵە. دڵنیابە لەوە کەسانی بەر لە تۆیش ئەزموونی ئەمەیان کرد و سەرکەوتوو بوون تیاشیەوە باشە ئەگەر سەرەتا بیرتان بێت پێم وتن وتم ئەمە وەکو سەرمایەگوزاری لەسەر بەڕێزان بەڕێزان لە سویسرا توێژینەوەکان گەیشتن بەوەی کە بتوانن عەینەکێک دروست بکەن خێرایی خوێندنەوە و تەرکیز و تێگەیشتن دوو بەرامبەر زیاد بکات. بڕی تێچوونی ئەو عەینەکە هێندە زۆر بوو ئەسڵەن کۆمپانیاکە وتی ئەسڵەن ئێمە شتی وا دروست ناکەین چونکە نرخەکەی ئەوەندە زۆرە کەس ناتوانێت بیکڕێت. شەست و هەشت ملیۆن دۆلاری تێچوو بەڕێزان تەنها دوو هێندە زیادی بکات یانی شەش سەد و هەشتا دەفتەر پێویست بوو لە خولەکەی ئەمە بە لایەنی کەمەوە چوار بەرامبەر لە ماوەی هەفتەکە دوای تەمرین تاپی ئەدەین بۆ ئەوەی گەشە بکەی دوایەوە و لە ژێر چاودێری خۆشدا بیت بۆ یانزە بەرابەر بەڕێزان بۆ دوانزەیەمی بەرابەر لەم هەفتەی پێشوا سیمینارێکم هەبوو نازان بەڕێزت ئامادە بوو بدیانە لە ئەکادیمای بنیاد داوەتی بەڕێزێکمان کردوتی مامۆستا تاکو بەر لە خولەکەی لە تەمەما 20 کتێبم خوێندووی دوای خولەکەی 2500 کتێبم تەواو کردووە وتی مامۆستا ئەوەم بۆ دەرکەوتوو لە ئەنجامی خوێندنەوەی کتێبا کەس شت ناخوێنێت و بەڕێزان پێنج سەد کتێب کەم نییە سەرمایەگوزاری لەسەر خۆی کردووە بەڕێزان تۆ ئەگەر بتوانیت لەم خولە ئێمە لە ماوەی دوو مانگا ڕۆژی یەکەم کە باسی خولەکانەکەین و حوت هەفتەش ئەکاتە دوومان تەنها بەشداری کەیت بە 100 دلار ئەگەر و 100 دلارە ئەژمارکەی بۆ ماوەی دوو مانگەکە یان حوت هەفتەکە ڕۆژی 2000 بخیتە لاوە لە دەیان سیمینار و دەیان خولی لەو جۆرا توانی بتار وتمان 680 دەفتەر بۆ یەک عینەک بەڵام لە لای من کە دەرەچی خوێندنەوە بەلایانی کەمە چوار بەرامبەر زیاد دەبێت بزانە چی سەرمایە گوزاری لەسەر خۆت شش بەرامبەر حەوت بەرامبەر یعنی ئەگەر کتێبێکت بە شش کاتژمێر خوێند بێتەوە ئێستا ئەتوانی تەنها بە یەک کاتژمێر بە تەرکیزیشەوە بخوێنیتەوە بەڕێزان بابەتێکی تر کە زۆر زۆر گرنگە لە خوێندنەوەی خێرا هونەری کورتکردنەوەی کتێبەکانە کە ئێمە پێی ئەڵێن ڕێکخستنی خوێندنەوە کورتکردنەوە بە بەسمانەوە تۆ سێری کتێبەکەکەیت و لەم ناوە شازە کلاسیکەکە بینوسیتەوە بێتاقەت و بێزارتکە یان هێڵ بێنی بەژێریدا تازەترین سیستم لەسەر ئەکادیمیان نوێش کە تازە دۆزراوەتەوە جۆری کورتکردنەوەکەمان بۆ جۆرەیە ئەزان مێسن لە کاتی خوێنەوە تەرکیزت نیە خەیاڵ بڕوات ئێمە چارەسەری ئەوەشمان کردووە یەکێکی تر لە هەنگاوە سەرەکیەکانمان زیادکردنی تەرکیزی تۆیە بە چەند بەرامبەر بەڕێزان تەرکیز ئیکتیسابیە تۆ توانی بەدەستی بهێنیت ئەتوانی دواجار خۆت تەرکیزەکانت زیاد بکەیت تازەترین تکنیکی جیهانیت پێدەم بۆ ئەوەی بتوانێت تەرکیزی خۆت زیاد بکەیت هیوادارم بتوانن بەشداری لە خولی خوێندنەوەی خێرا بکەن بۆ ئەوەی لەسەر خۆت سەرمایەگوزاری بکەیت و بۆ ئەوەی نەوەکانی تر پێ بگەیەنیت لە خوشک برا ئەگەر دایکیت بۆ کوڕەکان ئەگەر باوکیت بۆ کوڕ و کچەکانت ئەگەر مامۆستای بۆ ئەو فێرخوازانەی کە لە بەردەستان ئامانجی ئێمە بڵاوکردنەوەی هۆشیاری خوێندنەوەی خێراوە لە هەرێمی کوردستان و سەرمایەگوزاری کردنی خۆیشت لەبیر نەچێت ئێمە وەک گروپی ئاوەز زۆر زۆر سپاسی بەڕێزتانەکەین کە توانیتان لەگەڵمانان شاد و سەرکەوتوو بن. بەڕێزان ئەم خولە گونجاوە بۆ هەموو ئاستەکان و خولێکی ڕاهێنەریە. بۆ بەشداری کردن لە خولەکانی گروپی ئاواز پەیوەندی بەم ژمارە تەلەفۆنانەی خوارەوە بکەن، سفر حەوت سەد و حەفتا و یەک پێنج سەد و یەک چل و دوو پەنجا و حەوت، سفر حەوت سەد و پەنجا هەشت سەد و حەفتا و چوار نەوەد و دوو هەشتا و حەوت. خۆشەویستان سپاس بۆ ڕاگەیاندن و بڵاوکردنەوەی بەرهەم و بابەتەکانی گروپی ئاواز بۆ زیاتر سوودمەند بوونی هەموو لایەک کاتێکی ئاسوودە هەر شاد بن.